ئەو ثلاث ئەخەوات یاخود سێ خوشکی هەبێت یاخود دوو خوشک یان دوو کچی هەبێت چاکەکار بێ لەگەڵیان ئیحسانی بەرامبەریان هەبێت ڕێزیان لێ بگرێت و خزمەتیان بکات بەو شێوازەی کە لە دینی خوادا فەرمانی پێکراوە ئیلا دەخەلە الجەنە ئیلا ئەو برایە کە ئەو خوشکانی لە بەردەستدایە ئەو باوکەی کە ئەو کچانی لە بەردەستدایە ئیلا ئەچێتە بەهەشت ئەگەر چاکەکار بێت لەگەڵ ئەو ئافرەتانەدا هەر بۆیە زانا گەورەکانی مسلمانان فەرمودەناسەکان لە کتێبە سەیحەکانیاندا بابەتی تایبەتیان داناوە سەبارەت بە ڕێزگرتن لە ئافرەتان ئیمامی موسلیم ڕەحمەتی خوای لێ بێ لە سەحیحەکەیدا لە سەحیحی موسلیمدا بابێکی داناوە بە ناوی فەضل الإحسان إلى البنات چاکە و گەورەیەتی چاکەکردن لەگەڵ کچدا ئیمامی ئەلبانی ڕەحمەتی خوای لێ بێ لە سلسلەی ئەحادیثی صحیحەدا بابێکی داناوە باب فضل تربیەتی البنات